جا لەسەر شێوەی خۆی ڕاوەستا. وهو بالافق الاعلی ثم دنا فتدلی. لە کاتێکدا ئەو بە ئاسۆی هەرە بەرزی ئاسمانەوە بوو، پاشان نزیک بوویەوە لە محەمەد ئنجا هاتە خوارەوە. فکان قاب قوسین او ادنی. جا بە ئەندازەی دوو کەوان یا کەمتری مابوو لەگەڵ محەمەددا. وَلَقَدْ جَاءَهُم مِّن رَّبِّهِمُ الْهُدَىٰ ئەم بتانە هەر ناوانێکی ڕووتن کە ئێوە و باو و باپیرانتان لێتان ناون بە بێ ناوەڕۆک، خوا هیچ بەڵگەیەکی لەسەر پەرستراوی ئەوان نەناردۆتە خوارەوە، تەنها شوێنی گومان و ئەو شتە دەکەون کە نەفسی خۆیان حەزی لێیەتی، لە کاتێکدا کە بەڕاستی لەلایەن پەروەردگاریانەوە هیدایەتیان بۆ هاتووە. خۆتان بە چاک و پاک دامەنێن، خوا زاناترە بەو کەسەی پارێزکارە. أفرأیت الذی تولی وأعطی قلیلا وأکدی. جا ئایا دیت ئەو کەسەی کە پشتی هەڵکرد لە باوەڕ، لەوەی بڕیاری دابوو، کەمێکی بەخشی و ئەوەی کەی گرتەوە. ئەعیندەه عیلم الغیب فەهو یەڕا. ئایا ئەو کەسە زانیاری پەنهانی لایە و بەچاو دەیبینێ؟ ئەم لەم یونەببە بیما فی سوحوفی موسا. یان ئایا هەواڵی پێ نەدراوە بەوەی کە لە پەڕاوی موسادایە؟ وئیبڕاهیم الذی وەفا. وە بەوەی کە لە پەڕاوی ئیبڕاهیمدایە، ئەو ئیبڕاهیمەی کە پەیمانی خۆی بەچاکی بەجێ هێنا.